تا چەند دروستە گریان بە دەنگی بەرز لە نوێژدا براکەم گریان بە دەنگی بەرز کارێکی باش نییە هەوڵدا ینی تا پێت دەکرێت خۆت لە ڕیا و لە سمعە و ڕیا بپارێزیت با عیباەتەکەت هەڵنەوەشێتەوە تەشویشی لەسەر خەڵک دروست نەکەی سەحابە ڕزای خی پەرۆردگاریان لێبێت کاتێک کە ینی خشوع و تەقوا و ترسی خوا لە دڵیاندا زیادی دەکرد و دەگریان، یەعنی کەئەنەما لەناو سینگیاندا یەعنی مەنجەڵێکە و دەکوڵێت، نەک دەنگ بەرزکەنەوە و هاوارکەن و بشیڕێنێت، ئەوە نابێت براکانم، بۆیە ئینسانی موسڵمان تەقوای خوا بکات وریا بێت عیبادەتەکەت بە هەڵنەوەشێتەوە و تووشی ڕیا و سومعە نەبیت، ئەو جارە لێشمان تێک نەچێت تەقوای خوا وەڵاهی. بریتی نیە لە فرمێسک ڕشتن تەقوای خوا بریتیە لە خۆ پاراستن لە گوناه جا تۆ سەیری خۆت کە خۆت لە گوناه دەپارێزیت یا فرمێسک دەڕێژیت بیت لێرە فرمێسک بڕێژیت و بەڵام کە ماسیەت و تاوانێکت لێ هەڵکەوت هەر ئاسڵان ئاو خواردنەوە بێ بەلاتەوە ئەمە تەقوا نییە براکەم بۆیە ترسی خوا بەوە دەبێ ئینسان لە ترسی خوا خۆی لە گوناه بپارێزێ ناڵین وەڵا کەسێک کە ترس لە ترسی خوا ئاەتێک باسی جەهنەمە باسی قەبرە باسی قیامەتە کە ئەو ئاەتە دەبیستێت ینی ترسی خوا دێتە دڵی و دەگریە ئەوە حرامە نە حرام نییە برام ئا بەڵام ترسی ڕاستەقینە ئەوەیە هەر یەکێک لە ئێمە لە ترسی خوای گەورە خۆی لە گونا بپارێزێت خی گەورە بمان پارێزێت مامۆستا گیان داوای گردن ئازایی لە تۆ و هەموو فەقێکان فەقێکان و ئەندامانی کەناڵەکە دەکەم ئەگەر بەهۆی کەسانێکی تونندڕەوەوە تووشی غیبەتی ئێوە ببم خی گەورە لە ئێمەش و لە ئێوەش ببوورێ برا ئەڵە کەسێکی تونڕەوی حەدادی بووە خی گەورە لە ئێمەش و لە ئێوەش ببوورێت خوا هیدایەتماندا لەو فیتنەیە ڕزگارمان کە هەموو لایەک و برایەتی و ئوخوەت بخاتە بینی موسڵمانان فەرمێ چی بکەین بۆ ئەوەی خشوع خشوعمان لە ناو نوێشدا زیاد بێت بیر لە ئاەتەکان بکەوە براکەم وەصلی سەڵاتە المودع نوێژێ بکە وا بیرکەوە کە لەوانەیە ئەخیر نوێژت بێت ئەو نوێژەی کە دەیکەی وا بیرکەوە چێ دەڵێ ئەخیر نوێژت نیە برا چەند کەس لە نوێژدا مردووە چەند کەس لە دوای نوێژەکە ڕۆشتێتە ماڵەوە مردوو جاریشتر مزگەوتی نەبینیوەتەوە ئللا بۆ ئەوە نەبێ کە نوێژیان لەسەر کردووە کە بیر لەوە بکەیتەوە چێ دەڵێ کۆتا نوێژت نییە بیر لە ئاەتەکان بکەیتەوە ئەوە خوشوعت بۆ دروست دەبێت بە ئیزنی خی گەورە برایەک سێ کوڕی هەیە ژنەکەی حەزی لە منداڵی تر بوو باشە بەڵام پیاوەکە وتویەتی بە تەلاقم نابێت منداڵمان بێت بەڵام ئێستا پەشیمانە یەکەمیان داوای لە خۆشببوون لە خوا بکە چکە سوێن بە تەلاق ناخورێ ئەوە شیرکە استغفر الله بکە و تۆبە بکە دووەمیشیان کەفاەت بدات خواردنی لە فەقیر بدا سێمیشیان بسم اللهی بکە و ناخوا بێنە و خی گەورە منداڵی ئەمداتێت الحمد لله وصلى الله وسلم على رسول الله